المؤمنین لکارهون ئەم حاڵی ئەوان کە هەندێ لە موسڵمانەکان بەشکردنی تاڵانەکەیان بە دڵ نییە وەکو ئەوەیە کە چۆن خودا ئەمری پێ کردیت و لە ماڵ و حاڵی خۆت دەرچووی بۆ غەزای بەدر کەچی هەندێ لە موسڵمانەکان ئەم دەرچوونەیان بە دڵ نەبوو خودا خۆی ئەزانێ چیەکا. یجادلونک فی الحق بعدما تبین کانما یساقون الی الموت وهم ینظرون. لە شتێکی ڕاست و بێگوماندا موجادەلەت لەگەڵ ئەکەن کە دەرچوونە بۆ جیهاد و غەزا پاش ئەوەی لە قسەی تۆوە بۆیان دەرکەوت کە سەرەکەون جەنگیان پێ ناخۆش بوو وەک بدرێنە بەر بۆ مەرگ و بە چاوی خۆیان ئەسبابی مەرگەکە ببینن والحق بکلماته ویقطع دابر الکافرین باسی منەت و نیعمەتی خوا بکەن لەسەرتان کە چۆن بەڵێنی پێدان یەکێ لەو دوو کۆمەڵەتان بکاتە نەسیب یان قافڵەی بار و ڕزق و ڕۆزی و شتومەکی بازرگانی موشریکەکانی مەککە کە لە شامەوە گەڕایەوە یا کۆمەڵی کافرانی قوڕەیش کە دێن بۆ جەنگ لەگەڵ موسڵمانان بەنیازی لەناوبردنی ئاینی ئیسلام خودا بۆیە ئیختیاری گرانەکەی کرد کە غەزای بەدر بوو تا ڕاستی جێگیر بکا کە ئایینی ئیسلامی پیرۆزە و ناڕاستی کاول بکات کە کوفر و بت پەرستیە ئەگەرچی کافرەکان لە ناخەوە پێیان ناخۆشە حەق سەرکەوێ و ناحەق لەناو بچێت. اذ تستغیثون ربکم فاستجاب لکم انی ممدکم بالف من الملائکة مردفین مردفین. یادی ئەوە بکەن کە هاوارتان لە خودا ئەکرد و داوای یارمەتیتان لێ ئەکرد، ئەویش پاڕانەوەکەی قبوڵ کردن و هات بە دەنگتانەوە و وتی، هەزار مەلائیکە ئەنێرم بۆ یارمەتیتان کە دوای موسڵمانەکان بگرن و پێکەوە دژی کافرەکان بجەنگن. وما جعله اللە الا بشری ولتطمئن به قلوبکم ويذهب عنکم رجز الشیطان ولیربط علی قلوبکم ویثبت به الاقدام بیری ئەوە بکەنەوە کە چۆن خودا وەنەوزی پێدان و ئەمینی دا بە دڵتان هەروەها لە ئاسمانەوە بارانی بۆ باراندن تا لە بێ دەست نوێژی و لەش پیسی پاکتان بکاتەوە کە بە وەسوەسەی شەیتان بەسەرتانا هات و دڵیشتان بە ئومێد بە کەرەمی خودا دامەزرێنێ فقد باء بغضب من الله ومأواه جهنم وبئس المصير بێگومان هەر کەس لەو ڕۆژەدا پشتیان لێ هەڵکات و ڕابکات بێجگە بۆ فێڵی جەنگ یا بۆ یارمەتیدانی کۆمەڵیکی تر لە موسڵمانان ئەوە تووشی ڕق و غەزەبی خوا ئەبێ و جێگای دواڕۆژی دۆزەخ ئەبێ بێگومان دۆزەخ ناخۆشترین ئەنجامە ئێوە کەم و کەم چەک و ئەوان زۆر و پڕ چەک بوون بەڵام خودا یارمەتی دان و دڵی بەهێز کردن و بە فریشتە یارمەتی دان خودا کافرەکانی بەزاند و کوشتنی و ئێوەی سەر خست لە ڕاستیدا ئەو وردە بەردانە کە تۆ فڕێت دان بەرەو دەم و چاوی کافرەکان تۆ فڕێت نەدان خودا بە دەسەڵاتی بێ پایانی خۆی ئەو وردە بەردانی کرد بە دەم و چاویاندا و خەریکی کردن بە ئازاری چاویانەوە و ئێوە دەستتان کرد بە کوشتن و دیل کردنیان ئەمەش بۆ ئەوە بوو کە پاداشتێکی باش بە موسوڵمانەکان بدات و سەریان بخات. بێگومان خودا شنوایە و نیزا و پاڕانەوەی موسوڵمانەکان ئەبیسێ و زانایە بە دڵ و دەروونیان و ئاگەداری حاڵیانە. ذلکم وان اللە موهن کید الکافرین. جا خودای گەورە بە گاڵتە و توانجەوە پێیان ئەفەرمێ، ئەگەر داوای فەتح و سەرکەوتنتان کرد ئەوا بۆتان هات، بەڵام بۆ ئێوە نەبوو، بۆ دەستەی پێغەمبەر بوو. جا ئەگەر دەستبەردار بن و واز لە دوژمنایەتی و جەنگ بهێنن ئەوە بۆ خۆتان چاکترە. خۆ ئەگەر ئەگەڕێنەوە بۆ جەنگ ئەوا ئێمەیش ئەگەڕینەوە. کۆمەڵەکەتان فریاتان ناکەوێ و کەم و زۆر سوودی نییە بۆتان ئەگەرچی زۆریش بن. بێگومان خودا لەگەڵ دەستەی ئیماندارانە و یارمەتی ئەوان ئەدات. ولو اسمعهم لتولوا وهم معرضون ئەگەر خودا بیزانیایە خێر و چاکەیان لەبارەدایە قورئانی ئەبردە گوێچکەیانەوە بەجۆرێک کە سوودی لێ وەربگرن ئەگەریش بەم حاڵی سەرکەشیەوە قسەیان لەگەڵ بکات و هێزی بیستنیان بداتێ و ڕێی هیدایەتیان پیشان بدات هەر پشت هەڵەکەن و ڕووەرەچەرخێنن و لە حەق لادەن ئەی خاوەن ئیمانەکان، بە گوێی خودا و پێغەمبەری خودا بکەن، کە بانگتان ئەکات بۆ کارێک کە هۆی بەختیاری ئەبەدییە، وەک باوەڕ بە خودا و بە پێغەمبەران و بە ڕۆژی پاداش، هەروەها لە خوا ترسان و لە گوناه دوورکەوتنەوە. خودا ئەوەندە لە بەندەیەوە نزیکە، ئاگای لە هەموو نهێنییەکی دڵی هەیە و ئەوەندە بە دەسەڵاتە، ئەکەوێتە بەینی دڵ و ئارەزوویەوە، کە بەندەی بیەوێ شتێ بکا پەشیمانی ئەکاتەوە و ئارەزووەکەی ئەگۆڕێ و ناهێڵێ بیکات. واعلموا ان اللە شدید العقاب. خۆتان لەو سزا و بەدبەختیە بپارێزن کە تەنها ستەمکارەکانتان ناگرێتەوە و ئاسارەکەی خەڵکی تریش ئەگرێتەوە ئیتر لە دواڕۆژدا هەر کەس لەسەر نیەتی خۆی لێ ئەپرسرێتەوە بۆ نمونە خودا کە غەزەب لە ستەمکاران بگرێ قاتی و قڕی بڵاوەکاتەوە کە خەڵکی تریش ئەگرێتەوە یا بیەوێ دێیەکی کافران نغرۆ بکات هەمووی کاولە بێ و خەڵکی بێ تاوانیش تووشە بن، یا خۆ بیەوێ تۆڵە لە باوک و دایکی خراپ بکاتەوە و تووشی مەینەتیان بکات هەتیوەکانیشیان تووشی زیانە بن. زۆر چاک بزانن کە خودا سەختگیرە. واذکروا اذ انتم قلیل مستضعفون فی الارض تخافون ان یتخطفکم یادی ئەوە بکەرەوە کە چۆن کافرەکانی قوڕەیش دەستیان دایە فێڵ و حیلە بۆ ئەوەی بریندارت بکەن و لە کەڵکی جموجوڵت بخەن یا حەبست بکەن هەروەها بۆ ئەوە بتکوژن یا لە مەککە بە زەلیلی دەرت بکەن ئەوانە حیلەیان کرد بەڵام خودای بە دەسەڵات کاری وەهای کرد لە حیلەکەی ئەوان بەهێزتر بوو. لە پاش ئەوەش کە موسڵمانەکان فەتحی مەککەی پیرۆز دەکەن ئەوان ئەبەزرێن، ئەم ئایەتە ئیخبار بە غەیبە و لە موعجیزەکانی قورئانە، هەروەها ئەو کەسانە کە کوفریان پەسەند کرد و کافر بوون بەرەو دۆزەخ ئەدرێنە بەر. لیمیز اللە الخبیث من الطیب. سُنَّتُ الْأَوَّلِینَ. بڵێ بە کافرەکان، ئەگەر واز لە کوفر بهێنن و موسڵمان ببن و پەیڕەوی پێغەمبەر بکەن، ئەوا خودا لە هەموو گوناهی لەوەو پێشیان ئەبورێ، خۆ ئەگەر بگەڕێنەوە سەر باری دوژمنایەتی کردنی پێغەمبەر و شەڕ لەگەڵ کردنی، ئەوا بەسەرهاتی نەتەوە پێشوەکان جێگیر بووە کە ئازاری پێغەمبەرەکانیان ئەدا و خودا بە ڕەگ و ڕیشیانا چووە خوار، ئێوەش هەمان دەردتان بەسەر دێ. نعم المولی و نعم النصیر خۆ ئەگەر پشتیان هەڵکرد و هەر لەسەر باری کوفر مانەوە ئەوا زۆر چاک بزانن کە خودا گەورەتانە و سەرپەرشتیتان ئەکات خودا باشترین گەورە و باشترین یارمەتیدەرە. واللە علی کل شیء قدیر. بزانن هەرچیتان بەتاڵان دەست کەوت لە جەنگی کافراندا ئەوە ئەکرێ بە پێنج بەشەوە پێنج یەکێکی بۆ خودا و پێغەمبەر و خزمانی و هەتیوان و گەدایان و ڕێبوارانی بێ خەرجیە ئەگەر ئیمانتان هەیە بە خودا و بەو ئایەت و فریشتانە کە ناردووماننەتە خوارەوە بۆ سەر بەندەی خۆمان کە محەممەدە لە ڕۆژی جیابوونەوەی حەقدا لە بەتاڵ، لەو ڕۆژەدا کە هەردوو کۆمەڵ، سوپای موسڵمان و سوپای کافران بە یەک گەیشتن لە حەڤدەی مانگی ڕەمەزانی پیرۆزدا لە خاکی بەدردا، خودا بەسەر هەموو شتێکدا توانایە. وَإِنَّ اللَّهَ لَسَمِیعٌ عَلِیم. کە ئێوە و کافرەکانی قوڕەیش لە گوێچەمی شیوەکەدا بوون، ئێوە لە مەدینە نزیکتر بوون و ئەوان دوورتر، هەروەها قافڵەی قوڕەیش لە خوارتانەوە بوو، ئەگەر ئێوە و کافرەکان لە پێشدا بە وەعد و ڕێکەوتن کاتی جەنگتان دیاری بکردایە، ئێوە بەهۆی زۆری ئەوان و پڕچەکیانەوە لەناو خۆتانا ئەبوو بە خیلافتان. بەڵام خودا وای کرد کە بەرەنگاربوونەوەکەتان لەسەر وەعد و ڕێکەوتن نەبوو، بەڵکو کتوپڕ بوو. بۆیەش وەها کتوپڕ بوو تا ئەوەی خودا ویستی لەسەر بوو بیکات، کە سەرکەوتنی ئێوە و یارمەتیدانتان و شکستی کافرەکان بوو. تا ئەوەی ئەمرێ دەلیلەکە ببینێ و هیچ ماوەی بەهانە نەمێنێ. دیارە مەعرەکەی بەدر و سەرکەوتنی بەرەی ئیسلام دەلیلێکی ئاشکرا و نومایان بوو. ان اللە مع الصابرین. بەگوێی فەرمانی خودا و پێغەمبەری خودا بکەن و لەناو خۆتاندا ئاشوب و ئاژاوە مەگێڕن و مەچن بەگژ یەکدا کە ئەو ناکۆکیە ببێتە هۆی سەرنەکەوتنتان و هێزتان نەمێنێ خۆتان بگرن خودای گەورە لەگەڵ ئەوانەیە کە خۆیان ئەگرن. واللە بما یعملون محیط. ئێوە ئەی موسڵمانەکان لە خودا بترسن و ڕاستگۆ و خۆگر بن، وەکو ئەو کافرانە مەبن بە لە خۆبایی بوونەوە لە مەککە دەرچوون بۆ پاراستنی کاروانەکەی قوڕەیش کە لە شامەوە ئەگەڕایەوە، ئەوانە بە ڕیا و خۆنواندن ئەڕۆشتن تا پێیان بڵێن ئازان و مەردی مەیدانن، هەروەها ڕێگەیان لە ئیسلام بوونی خەڵک ئەگرت. واللە شدید العقاب. یادی ئەوە بکەنەوە کە شەیتان لە کاتی بەرامبەر بوونی موسڵمانان و کافراندا کردەوەی کافرەکانی لە بەرچاویانا جوان کرد و پێی وتن، هیچ بنیادەمێ بەسەر ئێوەدا زاڵ نابێ لەم ڕۆژەدا و من پەنام بۆ ئێوە، واتە بتەکانیان. جا کاتێ هەردوو گرۆهەکە یەکتریان بینی و ڕاستەوخۆ کەوتنە جەنگەوە، شەیتان لێیان پاشگەز بوویەوە و پێی وتن، بێگومان ئەوەی من ئەیبینم ئێوە نایبینن، ومن یتوکل علی اللە فان اللە عزیز حکیم یادی ئەوە بکەنەوە کە مونافیقەکان ئەیان وت ئەم موسڵمانانە دینەکەیان بایی کردوون ئەو مونافیقانە لە دڵیاندا نەخۆشی و ڕق و کینە هەیە بۆیە قسەی وا بێ جێیەکەن موسڵمانەکان پشتیان بە خودا بەستووە و کەسێکیش پشت بە خودا ببەستێ ڕزگار و بەختیارە ئەم سزادان و لەناوبردنانەیان لەبەر ئەوەیە کە یاسای خودا وەهایە، هەر ناز و نیعمەتێک کە بیدا بە گرۆهێ لێیان تێک نادا و نایبڕێ تا ئەوان وایان لێ دێ حاڵی خۆیان لە ئیمانەوە ئەگۆڕن بۆ کوفر و لە شوکرانەبژێرییەوە بۆ کوفرانی نیعمەت و لە تێکۆشانەوە بۆ تەمبەڵی و تەوەزەلی. دیارە خودا قسەی ئەم کافرانە ئەبیسێ و زانایە بە ئەحواڵیان. وَکُلٌّ کَانُوا ظَالِمِینَ. ڕەوشتی ئەمانە وەک ڕەوشتی دەستە و بەستەی فیرعەون و ئەوانەی پێش ئەوان بوو کە ئایەتەکانی خودایان بە درۆ خستەوە لە ئەنجامدا بە هۆی گوناه و تاوانەکانیانەوە لە ناومان بردن هەروەها دەستەی فیرعەونیشمان لە نیلا خنکاند ئەوی لە تواناتانا هەیە لە ئەسبابی هێز و سەرکەوتن ئامادەی بکەن بۆ جەنگی کافران وەک شیر و تیر و زرێ و تاس کڵاو و چەکی هەر ڕۆژێ بە پێی ئەو ڕۆژە هەروەها ئەسپی بەسراوەی ئامادە بۆ سواری تا دوژمنەکانی خوا و خۆتانی پێ بترسێنن دوژمنی تریش وەکو مونافیقان و دوژمنی دوور کە ئێوە نایان ناسن و خودا ئەیان ناسێ بێگومان هەرچی لە ڕێگای خودا و ئاینی ئیسلام دا سەرفی بکەن خودا لە ڕۆژی قیامەتدا پاداشتان ئەداتەوە و ئێوە هەرگیز ستەمتان لێ ناکرێت ئەگەر بیانەوێ بەم ڕێکەوتنانە بتخەڵەتێنن و فێڕت لێ بکەن، تۆ مەترسە، خوات بەسە بۆ یارمەتیدان و پاراستنت. هەر ئەو بوو بەهێزی کردی بە یارمەتیدانی خۆی و بە یەکیەتی و دڵسۆزی موسڵمانان. وەئەلەفە بەینە قولوبیهم. خودا ئولفەت و دۆستایەتی و یەکیەتی خستە دڵیانەوە لەگەڵ ئەو هەموو عەسەبیەتە کە لەناویانا هەبوو تۆ ئەگەر هەرچی لە زەویدایە لە ماڵ و سامان لە ڕێگای ئولفەتی ئەواندا سەڕفت بکردایە نەت ئەتوانی و پێت نەئەکرا بەڵام خودا دڵی خستنەیەک و دۆستایەتی لەناویانا جێگیر کرد ئەی پێغەمبەری خودا هانی خاوەن ئیمانەکان بدە لەسەر جەنگ کردن لەگەڵ کافرەکاندا ئەگەر لە ئێوە بیست کەسی خۆگر ببن زاڵەبن بەسەر دوو سەد کەسدا وە ئەگەر سەد کەسی خۆگر ببن زاڵەبن بەسەر هەزار لە کافرەکاندا چونکە ئەوانە کۆمەڵێکن نازانن لەسەر ڕێگای ڕاست و ئیمان دامەزراوبن و بەتەمای پاداشتی خودای گەورەبن. خودا ئەزانێ کە بێ هێزیتان تیایە و دەرەقەت نایەن، جا ئەگەر ئێوە سەد کەسی خۆگرتان ببێ بەسەر دوو سەد کەسدا زاڵە بن و ئەگەر هەزار کەستان ببێ بەسەر دوو هەزار کەسدا زاڵە بن بە ئیزنی خودا، بێگومان خودا لەگەڵ خۆگراندایە. ما كان لنبي ان يكون له اسرى حتى يثخن في الارض ئەگەر نووسراوێکی لەوح المحفوظ نەبوایە یا لە عیلمی خودادا بڕیار نەدرابوایە چاوپۆشی لەم فیدیە وەرگرتنەتان بکرێت بەهۆی ئەم فیدیەوە کە وەرتان گرت لەلایەن خوداوە سزایەکی گەورەتان تووشە بوو. فَکُلُوا مِمَّا غَنِمْتُمْ حَلَالًا طَیِّبًا. واللە غفور رحیم. ئەی پێغەمبەری خودا بەو دیلانە بڵێ کە لەبەردەستتان دان، ئەگەر خودا بە ئیمان و ئیخلاص بزانێ لە دڵتانا ئەوە چاکتر لەوەتان ئەداتێ کە لێتان سەنراوە و گوناهتان ئەبەخشێ، خودا گوناهپۆش و میهرەبانە. بێگومان ئەوانەی کۆچیان کرد لە ڕێگەی خودادا و بە ماڵ و دارایی و گیان جیهادیان کرد لە پێناوی بەرزکردنەوەی ناوی خودا و ڕەواجی ئاییندا و ئەوانەیش کە جێگای کۆچکردنەکانیان کردەوە و یارمەتیان دان کە کۆمەڵی ئەنسار بوون لەناو خۆیاندا دۆستی یەکترین و میرات لە یەکتر ئەبەن ئەوانەش ئیمانیان هێنا بەڵام کۆچیان نەکرد ئێوە و ئەوان میرات لە یەکتر نابن تا کۆچ نەکەن. کە کۆچیان کرد ئەوا میرات لە یەکتر ئەبەن بەڵام ئەگەر موحتاجی یارمەتی بوون و داوای یارمەتیان لێ کردن ئەوە واجبە لەسەرتان یارمەتیان بدەن دژی دوژمنەکانیان خۆ ئەگەر ناکۆکیان لەگەڵ قەومێک بوو پەیمان لە بەینی ئێوە و ئەواندا بوو ئەوە حەقتان نیە دژی ئەوانە یارمەتیان بدەن بێگومان خودا بینایە و ئاگای لە کردەوەتانە. والذین کفروا بعضهم اولیاء بعض. ان اللە بکل شیء علیم. ئەو کەسانەش کە دوایی ئیمانیان هێنا و کۆچیان کرد و لەگەڵتانا جیهادیان کرد ئەوانەش لە ئێوەن. خزمەکان لە ناو یەکا موستەحەقترن بۆ میرات وەرگرتن لە یەکتر. ئەمە حوکمێکە لە قورئاندا جێگیر کراوە. خودا ئاگای لە هەموو شتە و هیچی لێ ون نابێ. ئەبو موسا ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵت و سەلامی خوای لەسەر بێ دەفەرموێت، وێنەی ئەو موسڵمانەی کە قورئان دەخوێنێ و لە هەمان کاتدا کاری پێ دەکا وەک لیمۆ وەهایە هەم بۆنی خۆشە و هەم تامیشی خۆشە، وێنەی ئەو موسڵمانەش کە قورئان زۆر نەخوێنێ بەڵام کاری پێ بکا وەک خورما وایە هەرچەندە بۆنی نییە بەڵام تامی خۆشە، وێنەی دوو ڕووی قورئان خوێن وەک ڕێحانە وەهایە هەرچەندە بۆنی خۆشە بەڵام تامی تاڵە وێنەی دوو ڕووی قورئان نەخوێنیش وەک گوژاڵک وەهایە بۆنی خۆش نیە و تامیشی تاڵ و ناخۆشە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی خوێندنەوەی فەزائیل و شکۆی سووڕەتەکان مامۆستا بەکر حەمە سەدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.